سلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين ئیماندارانی بەڕێز و خۆشەویست میوانانی ماڵی خوای پەروەردگار لە ڕۆژی مبارەکی جمعەدا سلام و ڕەحمەتی خوای گەورە بەرەکەتی خوا بەسەر ئێمە و سەرجەم ئەهلی قیبلەدا بڕژێ لە ئومەتی پێغەمبەری ئاخری زەمان صلی الله علیه وسلم خۆشەویستان و بەڕێزان یەکێک لەو شتانەی کە ئێمە هەمومان ئەمڕۆ هەستی پێ دەکەین لە هەر مەجلیسێکا دابنیشی باسێکی لێ دەکرێ هەموو کەسێک لە ناخی خۆیدا هەست بەو دیاردەیە دەکا ئەویش بریتیە لە نەمانی بەرەکەت بەرەکەت لە عمردا بەرەکەت لە خێزاندا کوا ئەو خێزانە جوانانە تەبا و ڕەبایی جاران هەبوو بەرەکەت لە ڕزق و ڕۆزی ساڵانەدا بەرەکەت لە پارە و پۆڵی گیرفاندا بەرەکەت تەنانەت لە تانکی ئاوی ماڵەکەتدا بەرەکەت لە سیلەی ڕەحم و خزمایەتیدا هەر یەکێک لە ئێمە بەڕێزان زۆر بە ئاشکرا هەست بەوە دەکەین بەرەکەت نەماوە بۆیە کاتێک کە بیرم لەوە کردەوە و ئەوە هاتە خەیاڵمەوە ئومێدەوارم لە قاپی خوا فرسەتی منیش بدا و جەنابیشتان ئینشاءاللە لە زنجیرە باسێکدا باسی بەرەکەت بکەین بۆچی بەرەکەت نەماوە لەناو ئومەتی پێغەمبەردا صلی الله علیه وسلم کە فعلا دەبێ ئومەتی بەرەکەت بێ کەچی لە بێبەرەکەتیدا دەژین گەورەترین سەرمایەی ئینسان تەمەنەکەی خۆیەتی بۆیە لە بەرەکەتی تەمەنەوە دەست پێ دەکەم ئەم جمعەیە ئینشاءاللە باسی ئەوە دەکەین عمری ئینسان ئەو چەند ساڵە زۆرەی کە لەم سەر زەوێدا دەژین بەوەی دەتپارێزێ عمرت لە شتێکا سەرف ناکەی کە شەرمەزاری قیامەت بی کە ڕەنجەڕۆی دنیا و قیامەت بی ئەمە بەرەکەتی تەمەنە بەڕاستی پێشینانی ئێمە سەلەفی ساڵحی ئەم ئومەتی ئیسلامە ئەگەر ژیان نامەکەیان بخوێنینەوە بەڕێزان ئیماندارانی خۆشەوی سەی دەکەی بەڕاستی ژیانیان بە ئاشکرا بەرەکەتی پێوە دیارە جا دەچمە خزمەت چەند زانایەک بە نمونەی گوڵبژێرێک چونکە وتراوە تنزل البرکة عند ذکر الصالحین لە هەر شوێنەکە باسی پیاوچاکان کرا ڕەحمەتی خوا و بەرەکەتی خوا بەسەر ئەو شوێنەدا دەبارێ یعنی ئینسان کاتێ ژیاننامەی ئەم پیاو چاک و بەرەکەتدارانە دەخوێنێتەوە دڵنیا بن بەرەکەتی خوامان بەسەرا دەبارێ ئینشاءاللە یەکێ لەو پیاوە بەڕێزانەی هەمومان ناومان بیستووە ئیمامی بوخاریە خاوەنی صحیحی بوخاریە گەلێ جار لە جمعەکانە ئاماژە بە ناوی پیرۆزی دەکەین دەڵێن ئەم فەرموودەیە ئیمامی بوخاری گێڕاوێتەوە ئەم پیاوە بەڕێزە خەڵکی بوخارایە لە منطقەی رووسیا ناوی محەممەدی کوڕی ئیسماعیلە ئەم پیاوە تەمەنی کەم بوو بەڵام خوای گەورە فرسەتی دا هەمووی لە عیبادەت و چاکەدا بەسەر بەرد کتێبێکی بەناوبانگی هەیە پێ دەڵێن جامیعی صحیحی ئیمامی بخاری لە دوای قورئانی پیرۆز کە قورئان وشەیەک زەممە و فەتحەیەک هەڵی تێدانە صحیحی بخاری لە دوای قورئانی پیرۆز ڕاستترین کتێبە لەم سەر زەویەدا ئەم کتێبە لە کوێ نووسرابێتەوە ئەفەرمێ خوا فرسەتی دام خەڵکی بخارای رووسیایە خوا ئەو فەزڵەی لەگەڵ کردووە ئەو هەموو کتێبە بە نرخەی دەفەرمێت لە تەنیشت دیواری کەعبەدا نووسیومەتەوە چوار هزار حەدیسی زیاتر تێدایە خۆی شەست هزار حەدیسی ئیمامی بوخاری لەبەر بووە چوار هزار حەدیسی گوڵبژێر کردووە کە ئەمانە هیچ گومانن نیە کە لە دەمی پیرۆزی پێنج ساڵ سەلماتونە دەرەوە ئەفەرمێ وەڵڵاهی هەموو حەدیسێک پێش ئەوەی بینوسمەوە خۆم شتووە چوم لە حەماما خۆم شتووە دەست نوێژم گرتووە دوورکان نوێژم کردووە سەلاتی ئیستیخارەم کردووە ئەمجا خوا خستویەتێ دڵمەوە کەم حەدیسە صحیح و ئەمجا لە کتێبەکەیان نووسیومە فەرموودەی دووەمم نووسیوە جارش کە چوم خۆم شتوەتەوە دەست نوێژم هەڵگرتوەتەوە خوا ئەو فەزڵەی لەگەڵ کردووە لە پەنا دیواری کەعبەدا ئەم کتێبە نووسراوە کە هەر نوێژێکی بە سەد هەزار نوێژیان مزگەوتە هەیە ئەفەمێ دوای ئەوە چوومە مەدینە لەوێ کتێبی ئەتەریخم نووسیوە لە تەنیشت گۆڕی پێغەمبەرەوە صلی اللە علیه وسلم ئەو کتێبەم نووسیەوە واللهی بێ پارە بووم زەیتم بۆ نەدەکڕدرا بۆ چرا فتیلە خوا ئەوەندە چاوی بینا کردبووم چونکە ئیمامی بخاری هەتا هەشت ساڵانیش کوێر بووە نابینا لەدایک بووە داشی هەموو جارە دەفاڕمە فەمە خوایە هیچم لە تۆ ناوێت دوای دینی و ئیمان خوایە چاوی ئەم کوڕم ساخکەیەوانە و بیکەم بە خزمەتکاری دینی پێ سەلەم شەوێکیان کە لە خەو خەبەر بۆ پیامبەری خوا صلی مژدەی دایە فەرمووی دایکی محەممەد خوای گەورە ئەم کوڕی لەبەر خاتی تۆ چاکردەوە دوعای دایک و باوک بەرەکەت دەخاتە تەمەنی ئەولادەوە هەر کەسێ دایک و باوکی دوعای بەخێری بۆ بکەن بەرەکەت دەچێتە تەمەنیەوە وەقفەکەی جێبەجێ کرد ئەم کوڕی کرد بە نەزر لە پێناوی خوادا کردی بە خزمەتکاری فەرمودەکانی پیان صلی الله علیه و سلم ئەفەرمێ وەڵڵای پارەم نەبوو چرای پێ بکڕم لەبەر تیشکی مانگە شەودا کتێبی ئەتەریخم نووسیوەتەوە بە شەوانە ئەفەرمێ هەزار و هەشتا مامۆستا دەرسیان پێ کوتوم سبحان الله لە خزمەت هەزار و هەشتا مامۆستادا کە هەموویان زانا بن بە فەرموودەی پێ سەلم دەرسی خوێندووە عبدالرحمن کوڕی ئادەمی تەهای واویسی یەکێکە لە عالمەکان ئەفەرمێ لە خزمەت بە خزمەت پێغەمبەری نازدار گەیشتم صلی الله علیه وسلم مەشغوڵ بوو خۆشەویستی خوا چوومە خزمەتی و دەستیم زیارەت کرد و عەرزم کرد قوربان بۆ کوێ دەڕۆی و بۆ وا مەشغوڵی فەمووی پێشوازی دەکەم ئەنتەظر محەممەد بن ئیسماعیل البخاری چاوەڕێی محەممەدی کوڕی ئیسماعیلی بخاری دەکەم دێ بۆ لامان ئەفەمێ ئەو تاریخەم نووسی چەند ڕۆژە ڕێگا و مانگە ڕێگا من لەوێ دوور بووم وەڵڵاهی بۆم دەرکەوت لەو دەقەدا ئیمام بخاری وەفاتی کرد بوو کە پێغەمبەری هەڵسەزان فەرمووی پێشوازی لە ڕوحەکەی دەکەم ئەمە بەرەکەتی تەمەنە زاتی دووەم ئیمامی نەوەویە شێخی نەوەوی ئەو پیاوە عالمەی هەموو تەمەنی چل و دوو ساڵ بووە چل و دوو ساڵ ژیاوە چل و دوو ساڵ نیوەی هەر شەوە دە پانزە ساڵی هەر منداڵی ئەبێت چی لێ مابێتەوە واللهی ئەوەندەی کتێب نووسیوە ئەگەر بە دە نووسەری ئەم زەمانە بینووسنەوە بۆیان تەواو نابێ ئەفەرمێ کتێبێکی داناوە لە زانستی ریجالی حەدیسا سی و چوار مجلد کتێبە سی و چوار مجلد کتێبە پیاوی بە تاقەت بە تەنیا پێی هەڵناگیرێ بێجگە لە کتێبی ڕیاض و صالحینی بەناوبانگ و کتێبی ئەلئەذکار و کتێبی گەورەی منهاج الطالبین کە دەیان شەرحی لە علمی شەرعا لەسەر کراوە لەو تەمەنە کورتەدا توانیوێتی ئەو هەموو کتێبە بنووسێ ئیمامی سویتی ڕەحمەتی خوای لێ بە عەبدوڕەحمانی سویتی حەفتا و دوو ساڵ تەمەنی بووە شەش سەد کتێبی نووسیوە کتێبی وا هەیە بیست کتێبە بیست مجلدە هەمووی بە یەک کتێب حساب کردووە ئەمجا شەش سەد کتێبیشی نووسیوە شەمسەدینی سەرخەسی یەکێکە لە عولەمایانی دینی ئیسلامی ئێمە خاقانی مەلیکی تورک زۆر لەم عالمە گەورە دەترسا بۆ ئەوەی فەزعی نەکا و خراپەکانی بە خەڵک ڕانەگەینە چونکە پیاوێکی زۆر جەریێ بوو سجنی کرد وتی سجنەکە دەبێت لە خەڵک جیاواز بێ خستێ بیرێکەوە ماوەی یەک سەعات لە هەفتەیەکا مواجەی هەبوو فەقێکانی بوو تەلەبەکان و شاگردەکانی بچین بۆ خزمەتی فەرمووی هیچ دیارییەکم لە ئێوە ناوێ ڕۆژی سەمونێک و تۆزێ ئاوم دەدەنێ لە سجنەکەیا لەم بیرەدا بەس وەرەقە و قەڵەمم بۆ بێنن قەڵەمی ئەو کاتەش خەڵوزیان کوتاوە دوایەوە بە قەڵەمی قامیشەتا پیتێک دەنووسی باوەڕکە دووسێ دەقەت پێ دەچێت وەرەقەش وەکو ئەم وەرەقە زمانە جوانانەی ئەم زمانەی ئێمە نەبووە ئەفەرمێت لەناو ئەو بیرەدا هەتا ئازاد کرا کتێبی ئەلمەبسوتی نووسیوە کە ئێستا لە کتێبخانەکان هەیە سی مجلد کتێبە بەبێەوەی لە مەکتەبەیەکا بێ بەبێەوەی کتێبێکی لابێ لەناو بیرا فەرمووی دەبێت جیهانی ئیسلام هەر ڕووناکەمەوە بە شوێرای چاوی خاقانی تورک سی مجلد کتێبی نووسی یەک ناوی هەیە ئەلمەبسوت ئەمە بێژگە لە کتێبی ئەلوسول لە وسیلی فقا و کتێبی زیادەت و زیادات هەموو هەفتەیەک لە جۆلکەکە بۆ فەقێکانی هەڵدەکێشایە فەرموو ئەمە بەرنەوە و وەرەقەی کەرم بۆ دابەزێنن ئەمە بەرەکەتی تەمەنە ئەم هەموو نووسینە بەبێ کۆمپیوتەر بەبێ تابعە بەبێ ئەم قەڵەمە جوانەی ئێستا بەبێ ئەم وەرەقە ڕەوانە بەبێ کارەبا ئیمامی بوخاری عەرزم کردن لەبەر تیشکی مانگەشەواشی دەنووسێ بەبێ ئەوەی کەوات سکی تێر بێ بە برسێتی ئەمانە هەمووی دەلیلە لەسەر ئەوەی ئەمانە بەرەکەت لەو تەمەنە کەمەیاندا بووە بەرەکەتی تەمەن لە بواری ئاوەدانکردنەوەی زەویدا خۆشەویستان سەیری کە هەر لە وڵاتی خۆماندا کە شوێنەوارناسی زۆری تێدایە لەناو ئەو شاخە ڕەقە کۆشکیان دروست کردووە بەبێ ئامامێرانی ئێستا لەناو ئەو دەشتانەدا چەندین قەڵایان دروست کردووە هەمووی بە کۆڵ دڵەکەی کێشراوە ئەمە بەم هەموو شۆفڵ و گرێدەر و حەفاری ئێستا باوەڕتان بێ ئەوە دروست ناکرێ مرۆڤ سەری سوڕ دەمێنێت چۆن ئینسان ئەمەی پێکراوە بەدەست بە پاش بە خاکەناز ئەو هەموو باخەیان ئاوادان کردوێتەوە باوک و باپیرانی ئێمە وەڵی ئێستا ئێمە کاولیان دەکەین ئەوەی ئەوان بە دەست و بە نینۆک بۆیان بەجێهێشتین ئێمە ناتوانین ئێستا بەداخەوە خزمەتیشی بکەین ئەو لادێی ئەوان بەردەکانیان لێ خاوێن کردەوە ئێستا ئێمە پڕبەردی دەکەین بەداخەوە بەرەکەت لە تەمەنی پیرۆزیاندا هەبوو بەو کولە مەرجە دەژیان جا بۆیە تەمەن گرنگە پان بێ نەک درێژ عمری درێژ هیچ نییە بۆیە لە قیامەتە ئەوانەی عمریان درێژە هیوایە عمری حەفتا ساڵە بەڵام باوەڕتان بێ هەر یەک ڕۆژ ژیاوە ئەو حەفتا ساڵە بەس تەمسیلی یەک ڕۆژ دەکات چی لە ڕۆژێکا کردو ڕۆژی دووەمیش هەر ئەوەیە بۆیە لە قیامەتا دەفەرمێ کە ئەنەهم یەومە یەڕەونەها لەم یەلبەثو ئیلا عەشیەتەن ئەو ضحاها کە زیندوو دەکرێنەوە لێیان دەپرسێ چەند لە دنیادا ژیان هیوا هەیە سەد ساڵ ژیاوە ئەڵێ وەڵڵی ژیانی من یان چێشتەنگاوێک بوو هەتا نیوەڕۆ یان دوای عەسرانێک بوو تا ئێوارە وەڵڵی هەر ئەوەندە ژیاوم فعلا ڕاست دەکات چونکە تەمەنەکەی هەر دووبارەی ئەوەندە بووە نەیزانی و هیچ بەرهەمێکی دانەچاندووە جا قورئانی پیرۆز باسمان بۆ دەکا بۆ ئەوەی تەمەنمان پڕ بەرەکەت بێ ئاگادار بە ئەی مرۆڤ لەم سیانە مەبە و لەم سیانەش بە دوور بە مرۆڤی یەکەم کە تەمەنی بە فیڕۆ دەچێ وەختێ بە خۆی دەزانە پەنجەی پەشیمانی دەگەزێ ئەوانن کە ملحید و پەنا بەخوا کافرن کە بڕوایان بە قیامەت نییە کە دەڵێن ژیانی ئەم سەرزەویە خۆ خۆوە لەگەڵ ئافرەت ڕابوێرە و دوایی کە مردی دەبێەوە بە خۆڵ هەتا ئاخری ئایەتەکە کە خوا باسی دەکا خەڵکانێک هەن ئاواتیان چیە لەم دنیادا ژنی جوان کوڕی زۆر قەومی بەدەورەوە بێ باشترین جۆری وڵاخی سواری یان ئۆتۆمبیلی سەردەمی لەژێرا بێ ئاواتی ئەوەیە هەموو زێڕ و ئاڵتون و دۆلاری ئەم وڵاتەهی ئەو بێ ئاواتی ئەوەیە باخی لە هەموو شوێنێکە بێ ئاواتی ئەوەیە کۆشکەکەی لە هەموو خەڵک بەرزتر بێ ئەمە قورئان وا دەفەرمێ ئا ئەمانەش ڕەنج بە خەسارن بۆ چونکە پێی ناگا ئەم سوێراوی دنیایە ئەم دنیایە ئاوی سوێرە ماڵی تەماح ئاوی سوێرە لەم گەرمایی ئێستادا زۆرت تینوو بێ لە جیاتی پەرداخی ئاوی ڕەوانی سار بچی یەک پەرداخ خوێواو بخۆیەوە ئەوەندەی تر تینۆتەکە زیاد دەکا وەڵڵاهی دنیای حەرام ئاوایە حەتا زیاترت بێتە گیرفانەوە هێشتا بۆی تینوتری حەتا دەگاتە سەرە مەرگ ئەمجا هەر هەڵپەی کردووە هەر کۆی کردووەتەوە هەر خزمەتی خەڵکی پێ نەکردووە ئەمجا ئای چم بەخۆم کرد کوڕە خۆ هەر فەوتام من هەر کۆم کردەوە هیوایە خزمەتی خۆشی پێ نەکرد هیوایە خزمەتی ئەو منداڵە داماوەی خۆشی پێ نەکرد هەر بە برسێتی ژیا حەتا مرد والله ئەمانە پەشیمانن ئای دەڵێت چم بەخۆم کرد نمونەیەکی ئەم سەردەمە بۆ جەنابتان باس دەکەم پیاوێک ناوی ئیسماعیل سەبانچی بوو ئەمریک دو ساڵی ڕابردوو لە تورکیا ئەمری خوای کردو مرد ئەم پیاوە لە ژیاننامەکەیدا دەڵێ یەکەم جار حەماڵی بازاڕی دەکرد بە کۆڵ شتی دەگواستەوە دوای ئەوە عەرەبانەیەکی کڕی دوای ئەوە سارە شڕەیەکی کڕی خوای گەورە دەرگا ڕزقی بەسەرا کردەوە زۆر دەوڵەمەند بوو سبحان الله بوو بە یەکێک لە ملیۆنێرەکانی جیهانی وای لێهات ئەم پیاوە ئێستا حکومەتی تورکی قەرزاریەتی پارەی داوە بە حکومەت ئەوەندە دەوڵەمەند بوو کاتێک کە نەخۆش بوو ئەمجا شەریکاتی هەبوو ئەستۆراتی هەبوو لەناو دەریاکاندا چەند شاریکەی کۆمپانیای تورکی کە دروستی سارە دروست دەکای ئەوە لە ئەوروپاش ئەو یە ئەو پیاوەیە سبحان الله ئاواتی ئەوە بوو مناڵێکی بێ کەچی نەیبوو یەک کچی بوو ئەویش ئیفلیج بوو یەک کچی بوو نە دەستی ئیشی دەکرد نە قاچی دەگو خوایە ئاواتم ئەوە بوو یەک کوڕمە بە سارەم بووە لێ کوڕەکە من هەموو شەریکاتی سارە هی منە کەچی کچێکم هەیە کچەکەشم دەبێت خزمەتی بکەم دەست و قاچی ئیفلیجە نەخۆش کەوت بۆ نەخۆشی دڵ بردیانە ئەمریکا لە ژێر چاوەدێری گەورەترین دکتۆرەکانی جیهانیدا نەشتەرگەری بۆ بکرێ کاتێک کە مرد لە نەشتەرگەریەکە دەرنەچوو تەمەنی بەسەر چوو بوو خی گەورە تەمەنی کۆتایی پێهێنا مرد دەزگای هەواڵگری تورکی داوای کرد میتی تورکی وتی بە حکومەتی ئەمریکی و خەستەخانەکە مردنەکەی بشارنەوە چونکە بە مردنی لیرەی تورکی دادەبەزێ ئەوەندە دەوڵەمەند بوو یعنی کاریگەری هەبوو لەسەر بۆرسەی ئەمریکا ئەم پیاوە لە سەرەمەگا پێش ژووری عملیات عادەتەن جەنابتان هەموو شارەزانا وەسیەتێکت پێ دەنووسن ئەڵێن ئیمزای کە کە من بۆ خۆم ئامادەم و عەمەلیاتە بکەم و ئەگە وەسیەتی کشەیە بە تابەتی خەڵکی دەوڵەمەند وتی دوو نامە دەنووسم بەس ئەم نامانە قەدەغەیە هەڵپچڕێن یەکیان وەختێک هەڵی پچڕن کە لەسەر تاتە شۆرەکەم کە لەسەر تاتە شۆرەکە خەریکی کفنم دەکەن ئەم نامەی یەکەمیان هەڵپچڕن دووەمیان کە لەسەر قەبران گەڕانەوە مامۆستا لە دوای تەڵقین ئەم نامەیە بۆ خەڵک بخوێنێتەوە کاتە هەڵی پچڕان ئەفەمێ هێنانەوە لاشەکەی بۆ تورکیا بردیان وەکو هەموو عادەتێک وەکو هەموو مسلمانێک بردیان لە مزگەوتێکا لەسەر تاتە شۆرێکی ڕەق ئەو جلە فاخیرانەی بەدەستی خۆی لەبەری کردبوون مرد و شۆرەکە لەبەری داکەن بە ڕوت و قوتی بە ڕەجاڵی لەم دنیادا چۆ سەر تاتە شۆرێک کفنیان کرد و نامەی یەکەم وەختی هەڵپسڕینێتی لە سەوەسێتەکەی نووسیبووی توخوا جووتێک گۆرەویم لە پێکەن لەو هەموو سەرۆتە با قاچم ڕوون نەبێت توخوا جووتێک گۆرەوی جووتێک گۆرەوی بایی پێنج سەد لیرەی تورکیە ناکاتان دوو سەد و پەنجا تەبعی خۆمان لە تورکیە وتی بای ئەوەندە جووتێک گۆرەویم بۆ بکڕن با ئەوەندە لەگەڵ خۆم لەو سەرمەت و سامانە بەرم مرد و شۆرەکە هاتە وتی والله ئەمە لە نامەکەدایە عالم و مەلاکان وتیان والله لە شەرعی ئیسلامدا ڕێگە نادرێ فەرقی ئەم مردووە ئەو مردووە نییە هەموو کەس لە تەرازووی خوا و شەرعی خوادا یەکسانە نابێ جووتێک گۆرەوی لە پێ بکرێ حرامە جووتێک گۆرەوی لە پێ بکرێ ئەبێ کفنی هەموو خەڵک وەکو یەک بێ کفنەکان لەبەر کرد و بردیان بۆ سەر قەبران و ناشتیان گەڕانەوە لە سەد تەڵقین لە سەر قەبران کە تەڵقین و نوێژی مردووی کرا مامۆستا وەرە خێڵ پسری نووسرا بوو ئەمزانی جووتە گۆرەوێکم لە پێ ناکرێ چونکە پرسم کردبوو پێشتر بە شەرع حەرامە جا توخوا خەڵچینە من چەند بە کولەمەرگی ژیام چەند بە چنگەکڕێ ئەم پارانەم کۆ کردەوە ئای چەندم دڵ بەو هەموو پارە و دۆلارە خۆش بوو ئای ئەگە شەریکەیەکم دروست دەکرد ئەو شەوە لە خۆشیانە خەوم لێ نەکەوت بەڵام توخوا خەڵکینە دنیایەک ئەوەندە بێ وەفا بێ جووتێ گۆرەویت پێ ڕەوا نەبینێ لەو هەموو سەروەت و سامانە توخوا حەیف نییە خۆت بە قوربانی ئەو دنیایەکەی توخوا دەرس لە من وەرگرن بە مەردی بژین ئەم دەرسە گەورەیدا ئەو پیاوە فەقیرترین خەڵک دەوڵەمەندترین خەڵک وتی تخوا دەرس لە من وەرگرن تەمەنم هەمووی لە پارە کۆکردنەوەدا بە فیڕۆ چوو کەم چاکەم کرد خوا ڕەحمم پێ بکا و تخوا لە دوای مردنم تۆزە چاکەم بۆ بکەن هەندێ مزگەوتم بۆ دروستکەن هەندێ مەکتەب و پرد و خەستخانەم بۆ دروستکەن چونکە دەستم تێی نەچوو بۆ خۆم تخوا خەجاڵەت بووم لە بارەگای خوادا چونکە جووتێ گۆرەویشم پێ ڕەوانە بیندرا اللە اکبر ئەمە وەسیەتێکی زۆر جوانە بەڵکو خوا بە وەسیەتە بیبەخشێ چونکە ئیعترافی کرد کە تەمەنی بە فیڕۆز چوو ئەمە ملیاردێرەکە ئیعتراف دەکات لە ئاخری تەمەنیا تەمەنم بە فیڕۆز چوو ئای چەند بێبەرەکەت بۆ ئەو تەمەنەم سێیەمیان سیاسیە درۆزنەکانن ئەمانەش تەمەن بێبەرەکەتن ئەفەرمێ ئەگەر قسە دەکا دەم پاراویەکەی و زمان ڕەوانیەکەی و لێزانیەکەی و خەڵەتاندنی میلەتەکەی سەر سوڕ دەمێنێ ئەوەندە بە لێزانانە درۆ دەکا درۆکانیش بەڕاست دەزانی ئەی وایە دل لەوەی جەنابتان پەرژین بێ درۆزنێکی لێزانە یعنی ئەو درۆیانە وا دەڕازێنێتەوە واللهی دەڵێ ڕاست دەکا ئەڵێ تۆ فڵان کەسی دزی دوێنێیە ناوەڵا قوربان ئەمە دێرە مەلایکەتە يعجبك قول قوله في الحياة الدنيا هندە جوان قسەکان دەڕازێنێتەوە تۆ سەرت سوڕ دەمێنێ ئەم درۆزنە چۆن ئەم قسانی واڕیز کردووە ويشهد الله على ما في قلبه سوێن دەخوا جا ئەم ئاەتە بە دوو جۆر تەفسیر کراوە خوا ئاگای لە ناو نێتی دڵیەتی یان خوا دەکا بە شاهیدی قسەکانی هەندێک مفەسیرین وا دەڵێن ئەڵێ سوێن دەخۆم کە چوومە سەرەوە کورسیان وەزیرەکان پەرلەمانتارەکان هەموو دەست بە قورئانی پیرۆز ئادەن ئاگاتان لێ بووە کە سوێن دەخۆن ئەڵێ قەسەم بەو قورئانە خیانەت لەو میللەتە ناکەم خوایە تۆ شاهیدی ئەو قسانەی کە دەیکەم لە دڵمەوە دێ خوا دەفەرمێ وەڵڵاهی شاهیدم کە درۆ دەکا شاهیدم کە بۆیە چۆتە سەر و کورسێ بۆی ماڵی ئەو میلەتە بخوا و خوێنی ئەو خەڵکە هەژارە بمژێ خوا فەمێ درۆ دەکا وهو ئەلەد الخیصام دوژمنی ئەو خەڵکەیە وإذا تولى ئەگە پشتی هەڵکرد و گەیشتە ئاواتی خۆی سعا في الأرض ليفسد فيها وەڵڵای تەمەنیان بێ بەرەکەتە هەر درۆ دەکا درۆ دەکا جا تخوا تەمەن هەمووی درۆ کردن بێ دەبێ بەرەکەتی لە کوێدا بێ وەڵڵای پیاو ساڵێک بژیا بەڵام بە عیزەت و ڕاستگۆیەوە بژیا لەوە باشترە سەد ساڵ بژیا بەڵام بە درۆدا لەسەر بەناو خەڵکە بڵێ سیاسەت مەدارم ئای سعیدی نەوڕەسی هەزار ڕەحمەتی خوای لێ بێ فەرمووی خوا پەنات پێ دەگرم لە دووشت ئەعوذ بیک من الشیطان والسیاسە شەیطان خوایە پەنات پێ دەگرم لە شەڕی شەیطان لە فیتنەی سیاسەت چونکە سیاسەت هێندە گڵاو بۆ وەکو شەیتان وایە چونکە سیاسەت کە بەڕێوەبردنی دروستی وڵاتە هێندەی درۆ لە پاڵەوە کراوە ڕقمان لە هەموو سیاسەت و سیاسەت مەدارێکە چونکە هەر ناشرین کرا لە بەرچاومان بەداخەوە ئەمە میلەتیش بەرەکەتی کورد دەبێ ئەگەر سیاسەت مەدار ئەگەر کاربەدەستی وڵات کە دەڵێ بەو قورئانە ڕاست دەکەم لەگەڵ ئەو میلەتەدا کەچی درۆی لەگەڵا دەکا ئەفەرمێم هەر میلەتێک شوێنکەوتوی ئەوانەش بێ ئەویش بەرەکەتی کورد دەبێت چونکە ناڵە میلەتەکەش ئیسلاحات بکە چەندین نمونەمان بە چاوی خۆمان دیوە و پێویست بە درێژکردنەوە ناکا ئەی تەمەن بەچی درێژ دەبێ ئاخری ئەم وتارە بەوە دێنم قورئان لە دوو ئاەتە الله ئەکبەر ئەم قورئانە چەند بەرەکەدا سێ جۆری پێ ناساندی ئەفەرمی ئەم سیانە تەمەنیان بەرەکەتی تێدا نییە بەڵام ئەگەر دەتەوێت تەمەنت بەرەکەتی هەبێ ئەگەر دەتەوێت پیاوی دنیا و قیامەت بێ ئەگەر دەتەوێت سەربڵندی ئەم دنیا ئەو دنیا بێ بەر شەفاعەتی ڕسول الله کەوی سەر وسلام واللهی بەخشوێ ئەم قورآانە بکە سوڕەتی ئەلحەج بکەنەوە لە قورئانە ئایەتی حەفتا و حەو بۆ حەفتا و هەشت من یەک فەقەرەی وەردەگرم لەبەر کەمی کاتەکە ئەفەمە یا ئەیوهە الذین ئامنو یا ئەیوهە الذین ئامنو خوا لەگەڵ ئێمە ئیماندارێتی ئەی ئیمانداران ئەگەر وترا لە ئەی ئیمانداران وابزانە خوا بە تەنها قسە لەگەڵ تۆ دەکات چونکە تۆش ئیمانداری خوا بە ئیماندار قبوڵمان کە ان شاء الله پرسیارێکی با جوانە ئایا نوێشکردن پەیوەندی بەوە هەیە تەمەنت بە بەرەکەت بێ بەڵێ چونکە یەکێ لە مانای بەرەکەتی تەمەن بەڕێزان ئەوەیە کە ئینسان دڵ و دەرونی ئاسوودە بێ لە قەلەقیدا نەژیا لە دوورگریدا نەژیا جا نوێش نورێک پەیدا دەکا سبحان اللە ئەم باب و باپیرانەی ئێمە واللهی زۆر عاقڵ بوون تخوا گەنجانی بەڕێز قەت گاڵتە بە باوک و باپیرانتان مەکەن مەڵێن ئەوانە نەیانزانیوە ها داران دەیانگو فڵانکەس نورانییە وەڵی فڵانکەس نور لە نێو چاوانی دەبارێ وا بیستمانەوا بوویان نا ئەمە بەخوا فڵانکەس نورانییە حەل دوو نور لە نێو چاوانی دەبارێ وەڵی ئەوەش ڕاستە وتویانە نور لە قەبرەکەی بەرز بۆتەوە یەقینم هەیە ئەوەش ڕاستە بۆ چونکە حەدیسی پێغەمبەرە صلی الله علیه وسلم بخاری دەفەرمێ عبادی کوڕی بشر و ئوسەیدی کوڕی خضر شەو چوونە خزمەت ماڵی پێغەمبەر صلی الله علیه وسلم تا کاتێک لە خزمەتیا بوون و کە هاتنە دەرێ تاریکە شەوێکی زۆر تاریکە شەو بوو ئەفەمە نە لایت هەبوو ئاخر نە چرا هەبووە نە هیچ شتێک نەبووە ئەم دوانە دەفەمە بە قەدەر سەرە گۆچانێک نور لە پێشیانەوە دەڕۆی ئەفەرمێ حەتا گەیشتنە شوێنێک دووڕیانێک ئەمیان دەبوو بەم لادا بڕوا ئەبوو ئەویان بەو لادا بڕوا ئەفەرمێ نوورەکە کەرت بوو لە نێوانیاندا هیچ لایتێکی بەهێز ئەوەندە ڕووناکی نەبوو ئەمە لە بوخاریدا هاتووە نوور لە پێشیانەوە دەڕۆی جەنابت ئەگەر کەسێکی زانست خوازی بڵێ مامۆستا چۆن ئینسان نووری لێ دەبێتەوە پێت دەڵێم ئەمە عیلم دەفەرمێ وایە ئەمە عیلم دەڵێ وەڵڵا وایە عیلم دەڵێ بەڵێ ئەمە ڕاستە چونکە مرۆڤ سێ بەشە ئێستا یعنی ئەم ساڵی دوو هەزارەکان بەدواوە عیلم ئەمەی دۆزیەوە ئەڵێ عەزا لەشی ئێمە سێ بەشە بەشێکی فیزیکی کە گۆشت و خوێن و ئێسقانە موەکانە نینۆکەکانمانە بەشی دووەم ڕوحە ڕوحێک کە نەفخەی خوایە وەیەسئەلونەکە عەنی ڕوح هەر خوا بۆ خۆی دروستی کردووە و خستوێتە ناو لاشەی ئێمەوە کە وەختێ تەمەنت کۆتایی پێ لە لاشە دەچێتە دەرەوە کەسیش نازانێت چۆن دەڕوان نە ڕەنگی هەیە نە بۆنی هەیە نە تامی هەیە مولحیدی وا هەیە دەڵێ ئاخر خۆ خوا بە چاو نابیندرێ خۆ بۆنی ناکرێ خۆ دەنگی نابیستم باشە بەڕێزەکەم ئەگە بەڕێزیش نییە ئەو کەسەی خوا نەناسێ ئەی خۆ ڕوحی خۆت دەوەرە پێم بڵێ ڕوحت بۆنی چۆنە دەوەرە پێم بڵێ ڕوحت ڕەنگی چۆنە دە پێم بڵێ ئەو ڕوحە لەو مردوە چوە دەرەوە لە کوێدا چوە دەرەوە ئەخوانیە ئەرە گوێل لێی بۆگە ڕۆشتە دەرەوە ئەرە بۆنت کرد ئەرە بینیت کەواتە خوایەک هەیە کە غەیبە وەکو ئەو ڕوحە غەیبەی لە لەشی تۆدا دروست کردووە سێم علەما دەفەرموون بازنەیەکی موگناتیسی بە لەشی مرۆڤەوەیە بە چوادەوری لەشی مرۆڤەوەیە پێی دەڵێن خەرمانەی دەوری لەشی مرۆڤ مانگمان بینیوە خەرمانەیەک دەدا بە چواردەوریا ئەوەی لەسەر مانگە نایبینێ من و تۆ لێرەوە دەیبینین هاوە مانگ خەرمانەی داوە نورێکی سی بە چواردەوری مانگەکەیە هەموو ئینسانێک لە ئێمە خەرمانەیەکی ئەو نورە بە چواردەوریەوەیەتی بە ئینگلیزی پێوەن ئەوڕاه قوەی موغناسیسی ئەوڕاه بە دەوری هەموو لەشی مرۆڤێکەوەیە حتا ئیماندارتر بی ئەو نورە زیاتر دەکا ئەزانی ئەمە چێش دۆزیەوە مسلمانێک نا کابرایەکی زانای سویدی ناوی ڕۆبرت کیندیە ڕۆبرت کیندی ئەو زانا پرۆفیسۆرە سویدیە لە وڵاتی سوید جیهازێکی دروست کرد گەیشتە ئەو حەقیقەتەی مرۆڤ هەر ڕوح و لاشە نییە ئەو قووە مغناتیسیش بە دەوری لاشەوە هەیە بۆیە فەحسی خەڵکی دەکرد وەرە بزانم نورەکەی تۆ چەندە ئەگون نولیان پرسی چۆنە وتی نورێکی سپیە ڕووناکێکی سپی زۆر هینە ئاوی چاو دەبا ئەوەندە سپیە ها پێشینانی ئەمەش دەیانگوت نور سپیە ئەمبوو نورێک لە قەبرەکەی بەرز بۆ نور سپیە فعلا ئەوەی ئەو زانایش سەلماندی وایە ئەڵێ بە دەوری لاشەی مرۆڤ دێ و دەچێ بەڵام وتی خەڵکی ئەوروپام تاقی کردوێتەوە ئەوەی ئەو جیهازەی لێ دەدەم لە کۆمپیوتەرەکە شاشەکە سەیری دەکەم لێڵە نورەکەیان سپی نییە سبحان الله زەردباوە لێڵە بەڵگەیە هەمویان لە قەلەقیدا دەژین هەموو خەڵکی ئەوروپا ئیلا دڵە ڕاوکێیەکی هەیە ئەو خەڵکی ئەوروپایە لە هیچیان کەم نییە کەچی دڵیان ئارام نییە ئەوەی لە ئەوروپا ژیابێ دەزانێ و حەقەتە وایە لە هیچی کەم نییە بەس لە یەک شتی کەمە کە دڵی ئارام نییە وتی زەردباوە نورەکەیان لێڵباوە نیشانەی ئەوەی قەلەقن باشە وتی ئەم هەموو خەڵکم فەحس کردووە نابێ خەڵکێکە بێ نورەکەی سپی بێ ئەم بەسەراتەی لە گۆڤار و ڕۆژنامە زانستەکاندا بڵاو کردەوە شێخی بەناوبانگی ئیسلام شێخ ئەحمەد دیداد کە پیاوێکی ئێستاش لە تەمەندا ماوە زانایەکی زۆر عەجیبە دایمە لە مناقەشاتدا لەگەڵ قەشە و ڕاهیبی مەسیحیەکان و چەندان قەشەی مسلمان کردو الحمدلله ئەم پیاوە تەلەفۆنی بۆ کرد و وتی من ئامادەم چاوم پێت بکەوێ نیشانت بدەم خەڵکی شەیە نورەکەی سپیە و ڕووناکە چون بۆ لای وتی وەرە ئەو جیازە لە لەشی مندا پێت دەڵم پێشەوەی کۆمپیوتەرەکە نیشانی دا پێت دەڵم لاشەی من ڕووناکە وتی بەچی دەزانی وتی لە قورئانی منە ئەوەی کە تۆ دۆزیوتەوە خوا باسی کردووە ئەوە من کان مەیتەن فاحیەیناه وجعلنا له نورا یمشی به فی الناس ئایا ئەو کەسەی کە خوا بەهۆی ئیمانەوە ڕووناکی بە لاشەی بەخشیەوە بە نورەوە بەناو خەڵکا دەڕوا یعنی خوا قورئان ئەمەی تێدایە ئەوەی ئەم زانە سوی دەدۆزیوێتەوە ئەم نورە لە چوادەوری لاشەی من و تۆدا هەیە بەناو خەڵکا دەڕۆین بەڵام چاوی ئینسان هەستی پێ ناکا جیهازەکە هەستی پێ دەکا وتی ئەو جیهازە لە لاشەی مندا کە لێیدا جا ئەو جیهازە دەفەمێ سی و حەوت ملیۆن ڕەنگ دەردەکا دوایی هەر هەمووی گەرمی لەشە چونکە لەناو گەرمی لەشی ئێمەدا لە کولی ڕۆژێکا خوا ئەوەندە گەرمی لە لاو لاشەی ئێمەدا خەڵق کردووە ئەگەر بیکەی بە گڕی غاز چل لیتر ئاو دەکوڵێنێ لاشەی ناو سکی مرۆڤ لە ڕادێتەری هەموو سارێ گەرمترە دڵنیا بن چل لیتر ئاو دەکوڵێنێ لە ڕۆژێکا کەچی خوا وای دروست کردووە تۆ هەز بە گەرمی ناو لاشەی خۆن ناکەی ئەینا وا نەبووە لەگەلمان ئیدارە نەدەکرد لە هاوینێکی ئاوادا ئەو سی و حەوت ملیۆن ڕەنگە دەبێتە حەو ڕەنگ کە تیشکی خۆرە دوایی دەبێتە پڵەیەکی سپی نەبیندرا و چواردەوری ئەو ئینسانە دەگرێت وەکو ئەشیعەیەک بە دەوریا دەسوڕێتەوە شێخ ئەحمەدی دا کە جیازەکەیان لێدا کابراوتی سبحان الله وەڵی تا ئێستا شتی وا ڕووناکم نەبینیوە ئەوە چۆن زانی وتیەوە نوری ئیمانە من ناڵم لە قورآە باس کراوە وتی کە گوناهم لە کۆڵ بۆوە نورەکەم زیاد دەکا بەو حەدیسەی پێم سەسەن دەزانم نوری لاشم زیادی کردووە وتی واللهی ڕاستە وتی ئەز حەز دەکەی نورەکە زیاتر بێ وتی زیاتریش هەیە وتی ئێستا وای لێ دەکەم هەر جیازەکەی تۆ پەک بخە سبحان الله ئیماندار چەند یەقینی بەم دینەی خۆی هەیە وتی لێم گەڕێ دەستنوێژ یا بوو چوە سەر بەرماڵ وتی کە چوومە سەر سوزدە چونکە پێغەمبەری ئێمە صلی الله فەرموویەتی اقرب ما يكون العبد من ربه وهو ساجد انسان لەو وەختە سەری لە سوزدە لە هەموو وەختێ لە خوا نزیکترە وتی لەو کاتە لە خوای خۆم نزیک دەبمەوە جیهازەکە لە لاشەمدا ئەفەرمێت جیهازەکە سووتا نورەکە ئەوەندە بەهێز بوو الله اکبر ئەم زانایە وتی واللهی ئەوەی من بە دوویدا دەگەڕێم ئەمەیە کە لەلای ئێوە هەیە بڵێم چی وتی بڵێ ئەشهەد ئەن لا اله الا الله و ئەشهەد ان محمد رسول الله وتی دەیت خوا کە ئەمەم هێنا بە بەلاشەی خۆمیەوە نێم پێشدا لاشەکەی ڕوون نەبوو کە بە خۆیەوە نادوای ئەم وشەیە نور لە جیازەکەەوە دەدرەوشایەوە وتی خۆ من هێستا سوزەیەکم بۆ خوانە بەرودی دەی تۆ دەست پێ بکە بزانە جیهاز خۆ بۆ نوری خوایی دەگرێ بۆ نوری ئیماندار دەگرێ وتی من زۆر دڵنیام ئەزانی چەند بە دڵنیایەوە سەر دەکەمە سەر سەرینەکە کە دەڵێم خوام ئەڵڵایە محەممەد پێغەمبەرمە ئیسلام دینمە کەعبە قیبلەمە قورئان کتابمە ئیسلام ئاینمە بەهەشت هەیە خەڵکینە جەهەنەم هەیە حیسابی خوا هەیە دنیا هەر ئەم چوار ڕۆژە نییە ئەزانی کە ئەو کەلیمانە دڵم چەند دڵنیام ئەزانی چەند بە ئاسانی خەوم لێ دەکەوێ و خەمی ئەوم نییە کە مردم بەهەشتی خوا چاوەڕێم دەکا لە قەلەقیا ناژیم وتی والله ئەم دینە ئێوە حەقا جا ئەم وتارە لێرەدا کۆتایی پێ دێنم لەبەر وەخت کۆتایی پێ هاتووە و گەرمایە ئینشاءاللە جومعەکانی داهاتوو لەسەر ئەم زنجیرە باسە لە باسی بەرەکەتی تەمەنا ئینشاءاللە درێژە پێ دەدەین یا ربی خوایە تەمەنمان بەرەکەتدار کەی خوایە بە لوتفی خۆت ئەو تەمەنەمان بەرەکەتی تێ بکەوێ خوایە موفقمان کەی پەلاماری کار و کردەوەی وا بدەین کە سەربەرزی دنیا و قیامەتمان کا یا ربی خوایە ئەم میلەتەمان ڕێگای ڕاستی خواناسی بگرێتە بەر نورانی بێ ڕووناکی لە دڵ و دەروونیدا بێ خوایە ڕووناکی لە ماڵەکانماندا بێ لە خێزانەکانماندا بێ لە ئەولادەکانماندا بێ بەرەکەت لە ڕزق و ڕۆزیماندا بێ خوایە بەرەکەت بخەیە وڵاتەکەمانەوە بەرەکەت بخەیە زاد و زەخیرەمانەوە بەرەکەت بخەیە عیلمی خوێندکارەکانمانەوە یا ئەڵڵا کۆتایی خوێندنی زانکۆیە یاڕەبی خوایە خوێندکارەکان عیلمیان بەرەکەتی تێبکەوێ خوایە دەرەجەکانیان بەرەکەتی تێبکەوێ بە ئاوات و هیواکانی خۆیان بگەن و دڵی دایک و باوکەکانیان خۆشکەن یاڕەبی خوا عاقبەتی هەموو لایەکمان بەخێر بژێڕی یاڕەبی لەم وەختە مبارەکەدا پێ دەڵێم یا ئەڵڵا یا شافی شیفای نەخۆشەکان بنێری یاڕەبی خوا ڕەحم بە دڵی غەمبارەکان بکەی یاڕەبی خوا ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی خوا سەرگەردانمان نەکەی خوا لە چاوپێکەوتنی نوری جەمالی خۆل لە قیامەتاو لە نوری نێو چاوانی پێغەمبەری نازدا صلی الله علیه وسلم بێبەشمان نەکەی آمین آمین والحمد لله رب العالمین الحمد لله رب العالمین